تیمی یەکەم کە لە دوو بەلەم پێکاتبوو چوونە دوورگەی گەنجینەکە پێویست ناکە پێ بکەنی چۆن دەستتان بەرزکەنەوە و بە ڕێزێکی ڕاست ڕاوەستن. ئێمە دەزانین کە خۆتان بۆ یاخیبوون ئامادە کردووە، هەروەها چۆن سەرکردایەتیتان دەکات. ئێمە یاخیبوونمان ئاشکرا کردووە. کاپتن تۆ هەڵەی. پێدێت یەکگاڵتەمان لەگەڵ بکەی. ناتوانی فێڵم لێ بکەی. ئێمە دەزانین کە جۆن بەرپرسی یەکەمە. ئێستاش نزیک ببنەوە بە بێدەنگی بڕۆن و هێمنی بپارێزن ڕد ڕۆز هەمویان بپشکنە لەوانەیە چەچیان پێبێ زۆر باشە گەورم ئەوە چیە؟ ئەگەر دەتانەوێ ئەم پیرە ناسفیرنە بژی ئەوە پێویستە تەکەکان دافڕێدا تاوم باری لەفا تکایە گەورم گرنگی بە قسەکانی ئەمەدا خێراکەن تەکەکان دافڕێدە لەسەر زەوی چاوەڕی چی دەکەم دای خێراکەن و ئێوەش هەردووکتان چەکەکان دافڕێدان ئێ تۆ چاوەڕێ چی دەکەی وەرە ئەو چەکانە هەڵگرەوە دەی خێراکە بۆ پەلە ناکەی ئەوەی پێم وتی هەر ئێستا بیکە سوکە دەی لەگەڵ چێمە ئەو پیاوە پیرە بەرەڵاکە و چەقۆکەش فرەدە دەی بجولێ ئەوە چی دەکەی گرای؟ لەگەڵ تۆمە بجو لە دەی خراکە زۆر سپاس بۆ گرەی ژیانی منت ڕزگار کرد من لە ژیانمدا سیفەتێکم هەیە یارمەتی کەسێک نادەم کە خۆشم نەوێ باڵێ زۆر سپاست دەکەم گرای. ئێستا کەشتەکە ئامادەکەن دەی خێراکەن دەی خێراکەن خۆ تووشی شتێ کرد کوشیانی ئێمە لەسرە جۆ لە کوێ تا ڕزگارمان بکات لەبەر ئەو هۆیە بووم و ماوەی دە ساڵ ڕوبەڕووی مردن دەبوومەوە بەڵام نازانم چۆن بەسەر ئەو هەموو ناخۆشەدا زاڵ بم خواردنی من گوێزی هندی و ماسی بوو بەڵێ ئا بەم شێوەیەش گانم بەسەر بردووە. باشە با ئەوە بەس بێت پاشان باسی ژیانی خۆتم بۆ بکە دەی ئێستا ئەم ڕێگایە دەچێتەوە لای کەنارەکە دڵنیام جێم ماوەی دە ساڵە لەم ناوە دەست و ڕێمەوە لەگەڵ ئەوەشدا نەمتوانی گەنجینەی کاپتن فلند بدۆزمەوە بێگومان لە شوێنێکی پارێزرا و شاردویەتەوە بەڵام هەواڵێکی خۆشم پێەیە بەڵێ کێم ئێستاش ئەم هەواڵە خۆشەت پێ دەڵێم کەواتە شوێنی گەنجینەکە دەزانی نانانە هێشتا شوێنەکەی نازانم بەڵام فلنگ کە هات شش کەسی لەگەڵدا بوو کاتێ هات نەکەنارەکە بۆ شاردنەوەی گەنجینەکە ولەسەر کەشتیەکەمانەوە و کەش و هاواش بەرە و گۆڕان دەچوو ئاسمانیش هەوری ڕەش دایگرت فلن کە گەڕایەوە بەتەنها بوو نیشانەی تووڕێوی بێ ئومێدی لە ڕوخ ساری دیار بوو پاشان لە کاپتنم پرسی چی بەسەر هەواڵەکانی هاتووە کاتی وەڵامی دامەوە گوتی خورەفاتێک هەیە دەڵێ ئەگەر ڕۆژ بە هەورێکی ڕەشی تردا پۆشرا بوو ئەوە پێویستە زۆر بە ئاگا بیت تاوەکو لە نزیکترین کەسیشت پاشان پێی گوتم ئەگەر دەتەوێ بیان بینی ئەوە بڕۆ بۆ لایەن ئەوە کاتی فڕێدا من ناو ئاوەکەوە شەش جەستەم لەسەر زەوی بینی کە بێ سەر بوون. بەڵێ جیم، ئەوەی من دیم هەرگیز لەبیر ناکرێت، بەڵێ شەش جەستە بەبێ سەر لەسەر زەوی کەوتبوون، بەڵێ. چی؟ هەندێک لاشەی بێ سەر؟ تاوەکو ئێستا باوەڕم نەکردووە کەوا فلنت بە تەنها توانیبێتی ئەو کارە بکات، مەگەر شەیتانێک بێت لە لاشەی مرۆڤ، لەگەڵ ئەوەشدا لە یەک پیاو دەترسا ئەو پیاوەی کە یەک قاچی هەیە، ئەویش جۆنە، جۆن زۆر بلیمەتر بوو لە فلێند. بەڕاستی زۆر قورسە بەڵام زۆری نەماوەتەوە بێت دای بینێرە دای. دای بۆ پێشەوە خێراکان. دووکەڵەکە دەبێ هێماکەیان بدەینێ لەسەر ئەو کارەتان هەموو داپەشیما دەبنەوە جۆر تۆڵەتان لێ دەکاتەوە تۆڵە کەنداوەکە دەکەوێتە ئاو دووی ئاشکەوتەکەوە ها ئەم ئەشکەوتە؟ هیچ شوێنێکی ئەم دوورگێ نییە نەیزانم تەنها شوێنی گەنجینەکە نەبێ بەڵام بوونم زۆر سووتان پێدەگەیەنێ بەڵێ زۆر دەزانم دەبێ خێراکەی چیت بەسەر هات دەی با بڕۆین بەڵام بەڵام ڕانە هاتم لە بینینی مرۆ جارێکی تر دێمەوە تکایە نامەوێ نا تکا دەکەم بێنگەن وەرە ها دووکاڵ دووکاڵ دووکاڵ دووکاڵ جولەیەکی گوماناوی هەیە وابزانم هانز دەیەوێت تۆپەکە بتەقێنێ دەی خێراکەن. ئەی خوایە تۆپەکەن. هانز زۆر شارەزایە لە هاوێشتنی تۆپەکان دەی هەر ئێستا لێدەن بە خێرایی دەی. زۆر باشە کەواتە نابێ ئێمەش بێدەنگ بین دەبێ هەموو توانای خۆمان بەکاربێنین هەتا پارێزگاری لە خۆمان بکەین. دەبێ باتی ئەو کارەتان بدەن سپاس بۆ خوا بەختمان زۆر باش بوو دەبێ خێراکەین کاتمان بەدەستەوە نییە بەرەستری لۆ دای خێراکەن هەموو توانەکانتان بەکار بێنن جی مەگدەر بە! ئافرین جاب! دەبێت شتەکان لە شوێنێکی پارێزراو دابنێین دەست بەڵێ گەورەم بەڵێ بەسەر چاو خەمت نەبێ زۆر باش چەم ئاگدار بن خێراکەن لە دارستانەکە خۆتان بشارنەوە دای لێرەوە شەڕ لە نێوان ئێمە و جۆن دەستی پێکرد تا ئەڵلقەی داهات و خواتان لەگەڵ.